شەهرەزاد وتی دوو براکە بە هەناسە ساردی گەڕانەوە و حەسەنیش کڵاوەکەی هەر لەسەردا بوو توڵە مسەکەشی بەدەستەوە بوو گەڕایەوە ئەو کۆشکەی پیرێژنە شەواهی لێ چووە ژوورەکەی چونکە کلاوە سیحرەکەی لەسەردا بوو پیرێژن نەیبینی ڕفەیەک بە ژوور سەری پیرێژنەوە بوو سینیەک و چەند پەرداخی بەسەرەوە بوو ڕەفەکەی لەقان شتەکان کەوتن پیرێژنە شەواهی کەوتە خۆڕنینەوە و سینی و پەرداخکانی خستەوە شوێنی خۆی وتی هەبێ و نەبێ شا خاتوون شەیتانی ناردۆتە سەرم ئاوا ئەمانەی بەردایە خوایە لە ناوی بەریت جا باشە ئا ئەوەندە دڵ ڕق بێ بەرامبەر خوشکی خۆی و خۆشەویستی باوکی کە چەند دڵ ڕقانە لەو خوشکەیەدا ئاخۆ لەگەڵ مندا چی بکە کاتێک لە من تووڕە ببێ ئەمجا بە دەنگی بەرز لە ژوورەکە داوتی سوێند دەدەم بە خوای تاک بە توانا و بێباک بەو نەخشەی لەسەر مستیلەکەی حەزرەتی سولەیمانە گفت و گۆم لەگەڵ بکە وەڵام بدەوە ئەمجا حەسەن وەڵامی داوتی من شەیتان نیم حەسەنی حەیرانم ئەمجا کڵاوەکەی لەسەری داکەن پیرێژن پێیوت نەگبەت بڕۆ خۆت بشارەوە چیەکەی لێرە داما و ژنەکەت خوشکی خۆیەتی نیوە گیانی کردووە ئاخۆ تۆی بکەوێتە دەست چیت لێ بکە ئەم جانور الهداشا چۆن ئەشکەنجەی خوشکەکەی دابوو هەمووی بۆ جێڕایوتی بەخوا دوای ئەوەی تۆی ئازاد کرد زۆری خەفەت لێ خواردی کاشکەنجەی تۆشی نەداوە پەشیمان بوو لە ئازاد کردنت سوێندیشی خواردووە گەر تۆی بەردەست بکەوێ لەگەڵ ژنەکەتدا ئەتان کوژێ حەسەن بەدەم گریانەوتی خات و شەوا هیچی بکەم ژن و مناڵەکانم دەست بکەوێتەوە و چۆن ئەتوانم لەم مەملەکەتە خۆم و ئەوان ڕزگار بکەم پیرێژن وتی نەکبەت فریای خۆت بکەوە ئەوان بە تۆ ڕزگار ناکرێت خۆت بشارەوە تاکو خوا خۆی یارمەتی دەدا ئەمجا حەسەن توڵەمسەکەی پیشاندا هەروەها نهێنی کڵاوەکەش کە پیرێژن ئەو دووشتە سیحرەی بینی زۆری دڵ پێ خۆش بوو بۆیەوتی پەنا بۆ خوایی ئێسکانی ڕزی و زیندووەکاتەوە کوڕەکەم زووتر دام نابوو ژن و دووکڕەکەت بکوژێن بەڵام ئێستا خەمم نەما چونکە من خاوەنی ئەم توڵەمسە و ئەو کڵاوە ئەناسم دڵم خۆشە ئێستا چونکە سوورە زانم ئەتوانیت ڕزگاریان کەی جارێکیان گوێم لێ بوو بە دوو کوڕەکەی خۆی وت کوڕەکانم ئەم دوو شتە سیحریە بە نسیبی ئێوە نابێ ئەکەوێتە دەست ئادەمی زادەکی نامۆ بەم مەملەکەتە ناشزانن چۆن لێتان ئەسەنێ کوڕەکان وتیان بابەجان ئەی تۆ ئەزانیت چۆن لێمانە سەنێ ئەویش پێی وتن منیش نازانم ئەمجا پیرێژن وتی باشە ئەم دوانت چۆن دەستکەوت حەسەنیش بۆی جڕایەوە کە چۆن هەردوو کوڕەکەی خەڵەتاندووە پیرێژ نەخۆشحاڵ بووتی ئێستاش کوڕەکەم گوێم لێ بگرە لێرە بە دواوە مانەوەم لای شاخاتون بێسوودە دڵم لەم شوێنە هەڵکەندراوە لەبەر ئەوە بەنیازم بچم بۆش کەوتی ساحیران و لەوێ بمێنمەوە تاکوەمرم تۆش کلااوەکە لەسەر بکە و بچۆ بۆ لای ژنەکەت ئەمجا توڵە مسینەکە بدە بە زەویدا بڵێ ئەی نۆکەرانی ئەو ناوانە دەم و دەست نۆکەرانی و توڵە مسە پەیدا بن هەر کەسێکیان سەری دەرهێنا حەزەکەیت چیت بۆ بکەن داوایان لێ بکە بۆ جەمەجیەکەن شەهرەزاد وتی حەسەن خواحافیزی کرد و کڵاوی لەسەر کرد و توڵەمسەکەی بەدەستەوە گرت چوە و شوێنەی ژن و مناڵەکەی لێ سێری کرد ژن زار خراپ ئەشکەن جەدراوە چوار پەلی لە پەیژە بەستراوە چاو بەگریان و دەم بەناڵەیە هەردوو کوڕەکەشی لە ژێر پەیجەکەدا یاریەکەن دایکیشیان سەیریانەکات و بۆ ئەنەگری ئازاری جەستەی کوتراوی ئەکێشێ گوێی لەبوو بەم شێوەی خۆی لاوانەوە وا ڕەوانێکی ماندووم بۆ ماوە لەگەڵ دوو چاوی سوور هەڵگەڕاوە ئاگر لە هەناو بەر بووە بەڵام بێدەنگم چونکە نووزەم نەماوە لۆمەکاریشم بۆ من ئەگری ئای لەوەی دژمن کە بۆی گریاوە حەسەنیش هێندە بۆی گریا بورایەوە کە باگە هاتەوە هەردوو کوڕەکەی بینی یاریەکەن کەوتەوە زەوی و کڵاوەکەی لەسەری کەوتە خوارەوە کەم ناڵەکان بە ئەوکیان بینی هاواریان کرد بابە بابە حەسەن بە ئاگە هات و خێرا کڵاوەکەی لەسەر کردەوە دایکی دوو کوڕەش کە بە ئاگە هاتەوە سەیری مناڵەکانی کرد بۆیە فریانەکەوت مێردەکەی ببینێ ژنە پێی سێر بوو کە مناڵەکان باوکیان بان کرد وەکو جگەری قاشپەی بەلایەوە ئاوا بوو لە مناڵەکانی پرسی ئێوە لە شوێن باوکتان لە کوێە ئەمجا سەردەمی ماڵ و مێردی خۆی بیرکەوتەوە هێندەی دی گریا و فرمێسکی گەرم لێوەکانی داخ کرد دەستیشی بەسترابوو بۆیە نەیەتوانی دەموچوی بسڕێ مێش تێدا بوو ژنە ئەمەی وت هەی بادی شەماڵ هەر تاوناتاوێ پێی بگەیەنە توخوا سلاوێ تۆزێ لە سۆزی ئەوم بۆ بێنە تا بژێتەوە ئێسک ڕزاابێ کە لە یاری خۆمدا بڕام ئیتر نەفسیشم بەخوا ژیانی ناوێ. کە حەسەنی بەسری ئەم لاوانەوەی بیست هێندە دڵتەنگ بوو کە بورایەوە کە کەوت کڵاوەکە لەسەری کەوتەوە خوار و بۆ نیوە چرکەیەک دوو کوڕەکەیان باوکیان بینی جارێکی دی لەسەری کردەوە ژنە بە مناڵەکانی و چی بکەم قەدەری خواوا بوو ئەم جا لە بەرخۆیوتی باشە ئەمە دوو جار ئەم مناڵانم باوکیان بانگکەن ئەبێ چی بێ دیسان بە دەمگریانەوە ئاوا کەوتە لاوانەوە ئەم هەوارە چۆڵە بێ تۆ گیانەکەم چاوەکانم بۆت هاتە سۆ گیانەکەم ئەی کۆچبەران لە دڵدا جێتان هەیە و وا مەزانن بوومە نام و گیانەکەم ئێتر حەسەنی بەسری ئارامی لەبەر هەڵگیرە کڵاوەکەی داگرت کە ژنەکەی سەرنجیدا ئەو مێردەکێتی یەک زریکەی کرد کۆشکەکە دەنگی دای ئەمجا پرسی نەگبەت ئەمە تۆ لە ئاسمانەوە باریت یان لە زەویەوە هەڵتۆقیت چاوانی پڕ بوو لە فرمێسک حەسەنیش تێری بۆ گریا مەناریش نیوتی پیاوەکە نەکاتی گلەیە نەکاتی گریان قەدەری خواوە بوو بۆیە ئێمەش کوێر بووین چارە نووس چۆن بوو هەروا بێ توخوا لە شو هاتوویت بەوێدا بگەڕێەوە باخشکم نەتبینێت و هەردووکمان سەر ببڕێ حەسەن وتی ئەی جوانترین خاتون من ژیانی خۆم خستۆ تەمەترسیەوە تا گەشتومەتە ئێرە ئێستاش تا ڕزگارت نەکەم ناگەڕێمەوە خۆم و خۆت و دووکڕەکە گەڕێنەوە نیشتیمانی خۆم بە کوێرایی چاوی خوشکەکەتەوە ژنەکەی کەمێ بیست سەرێکی بادا و پێکەنیوتی خواخۆی نەبێ کەس ناتوانێن ڕزگار بکە خۆت ڕزگار بکە و فریای خۆت بکەوە ئەم خوشکم سوپایەکی دڕندەی زۆری هەیە چێ توانێ بەرەنگاری بێتەوە وای دابنێ من و مناڵەکانیشت لێرە دەرکرد ئەی چێت دەربازمانەکە لەم مەملەکەتە و ئەمان گەێنە تەنیشتیمانی خۆت خۆت بەو ڕێگەیەدا هاتوویت کە چەند ترسناک و کێشەیە بڕۆ خۆت ڕزگار بکە با خەمی تۆش زیاد نەکەم مەڵێت گەێنمە وڵاتی خۆم ئێرە زەوی و شکەکانی پێوترێ هێندە کەم ئاوە حەسەنی بەسرێوتی خەیاڵت خاوە بەخوا بەخوا بەبێت تۆ و ئەو مناڵانە ئێرە بەجێ ناهێڵم ژنەکەی وتی ئەمە تۆچیت بۆ تێناگەی دەرچوون لەم وڵاتە و دوورگەی واقواق هەرگیز نابێ ئەگەر دێ و درنجی دنیا لە دەورت بێ ناتوانن لەو دوورگانە دەربچن لەبەر ئەوە پێستی خۆت ڕزگار بکە حەسەنوتی ئەی شای جوانان من هەر بۆ ئەوە هاتووم بەم تۆڵە مسە و بەم کڵاوە تۆ ڕزگار بکەم ئەمجا بەسەرهاتی خۆی و دوو مناڵی ساحیرەکەی بۆ جێڕایەوە شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. نور الهدا شا خۆی کرد بە ژووردا کە حەسەن شا خاتونی بینی کڵاوەکەی کردە سەر ئەویش بە خوشکەکەی وت ئەوە لەگەڵ چ قسەتە کرد خوشکە بچکۆلە وتی لەم دوو مناڵە زیاتر چێم هەیە ئەم جا قەمچێکی هەڵگرت و کەوتە پیاکێشانی هێندەی لێدا بورایەوە ئەم جا فەرمانی دا دەی لەم ژوورە بگوێزنەوە بۆ شوێنێکی تر حەسەنیش لەگەڵیان چوو ئەم جا لە ژوورەکەی تر بە بوراوەی فریاندا کە بە ئاگا هاتەوتی زۆر پەشیمانم لە تۆدا بڕم لە فرمێسکیشم تەواو داچۆڕام بیر لەم دووریا قەت ناکەمەوە شکری خواکەم کە ئاوا گۆڕام ئەمجا کە کەنیزە کوونۆکەران چوونە دەرەوە حەسەن کڵاوەکەی لەسەری داکەن ژنەکەی پێیوت سیر بکە چیان بەسەرهێنام ئەوەش بزانە ژن تاکو لە پیاوەکەی دانەبڕێ قەدری نازانێ منیش هەڵە بووم ئەگەر خوا بەیەکی شاد کردینەوە هەرگیز لە قسەت دەرناچم کە حەسەن ئەمەی بیست دڵی ژانی کرد بۆی پێیوت تۆ هەڵت نەکرد من هەڵە بووم چونکە ئەو سەفرە دوور و درێژەم کرد باشە گە ڕزگارت بوو ئەچی تۆلای باوکت یان دەیتەوە بۆ مەملەکەتی من. خوشکە بچکۆلە وتی خوا نەبێت کەس ناتوانێت ڕزگارم بکە پیاوکە بچۆ وڵاتی خۆت بەخوا تۆ مەترسیەکانی وڵاتی ئێمە نازانیت ئەم جاوتی لەسەری مەڕۆ توخوا ئەوەندە هەرچیەک بکەی لای من پەسەندە ئەوەی کە ڕابرد ناگەڕێتەوە ئێستا کە دڵمان پێکەوە بەندە ئەمجا خۆی و دووکڕەکەی دەستیان کردە گریان کەنیزەکان گویان لە گریان بوو چوونە ژوورەوە کچە بچکۆلەی پاشا و مناڵەکانیە گریان بەڵام حەسەنیان نەبینی کەنیزەکانیش تێر بۆ شازادە بچکۆلە گریان کەوتنە دوعاکردن لە نورل هوداشا حەسەن ئارامی گرت تاکو و شەو هاات خەڵکەکە هەموو چوونەوە ماڵی خۆیان پاسەوانانیش ئارام بوونەوە ئەمجا دەست و پێیش نەکەی کردە و سەری ماچ کردوتی ئای چەند دەمێکە تاسێ یەکتریەکەین ئەمە خەوە یان ڕاستیە کە بە یەک گەیشتوین ئەمجا کوڕە گەورەی کردە باوەش ژنەکەشی کوڕە بچکۆلەکەی لە کۆشک چوونە دەرەوە خواچاوی سربازانی لە ئاستیاندا چۆر کرد ئەمجا گەشتن ئەو دەواازەی کە بەسەر دەرگاکانی شاخاتونی داڕوانی سریان کرد تاکو لەم چەرمە سەریانە بە یەکجاری ڕزگارمان بێ ئەم لەم قسانە دابوو یەکێک لەو دیو دەرگاکەوتی بەو خوای شازادە منارسەنا دەرگا لە خۆت و مردت ناکەمەوە تاکو ئەوەی پێتان ئەڵێم بۆم جێبەجێ نەکەن کە ئەمەیان بیست بێدەنگ بوون و ویستیان بچنەوە شوێنە کۆنەکە دوای کەمێکی دیدیسان لەو دیو دەرگاکەوە هەمان دەنگوتی ئەو بۆ بێدەنگ بوون. ئەمجا دەنگەکەیان ناسیەوە کە پیرێژنە شەواهی بوو ئەمجا وتیان هەر داوایەکت هەبێت جێبەجێەکەین بەڵام لە پێشدا دەرگاکەمان لێ بکەرەوە چونکە ئێستا کاتی قسەکردن نییە پیرێژن وتی بەو خوایە دەرگاکە ناکەمەوە تاکو سوێندم بۆ نەخۆن کە لەگەڵ خۆتان ئەم بن لای ئەم خوشکت جێم ناهێڵن چیتان بەسەر هاات با بەسەر منیش بێ لەسەر تۆ کچەکەم زۆری ڕسوا کردم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزا دوتی کە ناسیانەوە سوێندیان بۆ خوارد کە لەگەڵ خۆیان بیبن ئەمجا دەرگای بۆ کردنەوە سریان کرد سواری گۆزەیەکی ڕۆمی بووە کە لە فەخفوری دروستکرا بوو لە قڕگی گۆزەکەدا پەتێک بوو لە ڕۆشتندا لە ئەسپێکی زۆر چا خێراتر بوو ئەمجا پیرێژن بە سواری گۆزە سحرایی و پێشیان کەوت وتی شوێنم بکەون و مەترسن چل جۆر سحرەزانم ئاسانەکەیان ئەوەیە توانم ئەم شارە بکەمە دەریایەک شەپۆلەکانی پێکدابدا خەڵکەکەشی بکەمە ماسی ئەگەر بمەوێت لە بەیانیەکی زوو دایکەم بەڵام لە ترسی شای گەورە ناوێرم چونکە ئەو دێ و درنجی زۆر بەتوانا لە ژێر دەستیدایە کچەکانیشم خۆشەوێن بەڵام هەردێ پیشانتان بدەم چەند سیحری گەورە زانم فەرمو پشت بەخوا با بڕۆین حەسەن و ژنەکەی بەمە زۆر خۆشحاڵ بوون و هێندەی دی ورایان بەرز بۆ بەوەی کە سەرکەوتووە بن لە خۆ دەربازکردنەکەیاندا ئەم جا گەشتنە قەراخشار حەسەن توڵە مسینەکەی دا بە زەوی داوتی ئەی نۆکەرانی ئەم ناوانە ئامادە بن لە بەردەستمدا و هەواڵم پێ بڵێن کاتێکیان زانی زەوی درزی برد دە دێو هاتنە دەرەوە هەریەکەیان پێیەکانی لە زەویدا بوو سەری لە نێو هەوردا بوو سێ جار کڕنووشیان بۆ حەسەن برد ئەم جا پێکەوتیان لە پەزێرایی ئێوەداین ئەی فەرمان ڕەوا بەسەر ئێمەدا گوێ لە مستین ئەگەر ئەتەوێت دەریاکانت بۆ شک بکەین شاخکانت بۆ بگوێزینەوە حەسەن زۆر خۆشحاڵ بوو کەوە زوو ئامادەبوون ورەی دایە بەرخۆی و پرسی ئێوە چێن ناوتان چییە؟ سەر بە کام تیرە و هۆزن ئەوانیش کڕنوشیان بردە وتیان ئێمە حەوت پاشاین هەر پاشایەکمان حکومڕانی حەوت هۆزە لە هۆزەکانی جنۆکە و شەیتانەکان هەر هۆزێکیش حەوتیرێ کە بە هەمویانە گەنە چلونۆتیرە لە جنۆکە و شەیتانەکان دێو درنج لەو جۆرانەی ئەفرن و بەناخی زەویدا ڕۆچن ئەمانە نیشتەجێی شاخ و چێو و چۆڵ و دەشتی گڕکانەکان و بیابانن ئەو هەموو لە پەزێرای تۆدان ئەو توڵەمسا بە هەر کەسێک بێت ئێمە لە پێزەرایی ئەو کەسەداین حەسەن کەمانەی بی زۆر خۆشحال بوو هەروەها پیرێژن و ژنەکەشی ئەمجا حەسەنوتی ئەمەوێت سەرباز و سەرکردەکانتان ببینم ئەوان ژووتیان گەورم ئەگەر ئامادەیان بکەین لە ئێوە ترسین تێک بچن چونکە زۆر ترسناکن زۆر زۆریش شێوە جیاوازن ڕەنگیان جیاوازە تیاندا هەیە تەنیا کە لەسرە یان لە شولاری بێ سەرن هەیانە لە شێوەی دڕندەدان وەکو پڵنگ و شێر بەڵام ئەتوانن تەنیا دڕندەکان ببینن ئیتر چۆنت ئەوێ بفەرموو حەسەن وتی هێندەم ئەوێ خۆم و ژنم و شەهرەزاد وتی ئەی پاشای مەزن کە دێوەکان ئەمەیان بیست سەریان داخست حەسەن پرسی ئەوە بۆ وەڵام نادەنەوە دێوەکان پێکەوتیان گەورەمان ئەی فەرمان ڕەوامان لە سەردەمی حەزرەتی سلەیمان و سلاوی خوای لێبێ ئێمە سوێندمان خواردوە ئادەمی زاد نەکەینە کۆڵ تاکو ئێستا ئەم کارەمان نەکردو بەڵام ئەتوانین لە جنۆکەکان ئەسپتان بۆ ئامادە بکەین و سوار بن حەسەن پرسی لێرەوە تاکو بەغدا ماوەکەی چەندە دێوەکان وتیان چاکتر و خێراترین سوار چاک بە حە ساڵ ئەیگاتێ حەسەن سەری سوڕما لەم وەڵامە لەبەر خۆی وتی ئەی باشە من بەم ڕێوە بووم تا هاتمێرە یەک ساڵم پێ نەچوو دێوەکان وتیان ئاخر تۆ دڵی پیاوچاکانت بۆ نەرم بووە ئەگەر وانە بواە ناگەیشتیت پیر عبدول قودس سواری فیلی کردی سواری ئەسپێکی پیرۆزی کردیت و بە سێ ڕۆژ ماوەی سێ ساڵ ڕێ پێبڕی ئەمجا پیر ئەبوو ڕویش تۆیدا دهنش بە شەو ڕۆژێک ڕێگای سێ ساڵی سوار چاکێکی پێبڕیت کە ئەمانە هەمووی فەڕی خویە چونکە پیر ئەبوڕویش لە نەوەی ئادەمی کوڕی بەرخایە ئەو ناوە جوانەکانی خی مەزنی لەبەر بوو لە شاری بەغدا و بۆ تەلاری کیژان ساڵە ڕێەکە کە بە هەموو ئەکاتە حە ساڵە ڕێ کە حەسەنی بەسری ئەمەی بیست سەری سوڕماوتی پەنا بۆ خوای ڕێسەخت ئاسانەکە ئەو هەموو پیاوچاکە خستۆتە ژێڕکێفمەوە تاکو بەدیداری ژنەکەمی شاد کردمەوە مناڵەکانم بینیەوە کە بڕوام بەخۆم نەبوو ئەمە خەونە یا زیندەگی ئەمجا حەسەن سەیرێکی کردنوتی ئەگەر سواری ئەسپەکانتان بووین چەندەمان پێچێت تا گەینەوە شاری بەغدا دێوەکان وتیان لە یەک ساڵ کەمتر دوای ئەوەی دەشت و دۆڵی سەخت و بێ ئاو ئەبرن ئەمجا گەورم زامنی پاراستنی ئەوەشمان بۆ ناکرێ لە ترس و بیمی شای شاهان نە لەو ساحیر و کاهینانەش ڕەنگە ئێوەش بگرن و بتان بەن و ئێمەش توش ببین لەگەڵیان ئەمجا کە ڕزگاریشتان بوو دوایی پێمان بزانن ئەکەنە سەرمان و لێ پرسیینەوەمان لەگەڵەکەن کە چۆن وێراومانە کچەی شای شاهان بڕفێنین ئەگەر هەر خۆت بوویتایە بۆ ئێمە زۆر ئاسانتر بوو لەگەڵەمانشدا ئەوەی تۆی گەیاندە ئێرە و توانی ئەمە بکە ئەشتوانێ بتگەێنێتەوە شاری بەغدا تاکو و بەدایکت شاد بیتەوە بڕیار بدە و پش بەخوا ببەستە بێخەم بە ئێمەت بەدەستەوەیە تا ئەگەیتەوە شاری خۆت حەسان سوپاسی کردنوتی خوا پاداشتان بداتەوە ئەم جاوتی خێرا بکەن ئەسپەکان ئامادە بکەن ئەم جاو دێوانە پێیاندا بە زەویدا زەوی قلیشایە و ڕۆچوون دوای هەندێک هاتنەوە سەر زەوی و سێ ئەسپی زینکراوی ڕەشمە لە دەم بەدەستیانەوە بوو دوو تورەکەش بەم لاولای ئەسپەکانەوە بوو لایەکیان ئاوی تێدا بوو ئەو لاکەی دی ئالیک حەسەنی بەسری ئەسپێکی وەرگرت سواری بوو کوڕە گەورەکەی خستە بەردەمی خۆی ژنەکەشی سواری ئەسپێک بوو کوڕە بچووکەکە خستە بەردەمی خۆی پیرێژنەش لە گۆزەکەدا بەزی و سواری ئەسپی سێن بوو کەوتنە ڕێ شەویان بەسەردا هات هەر ڕۆشتن تاکو و ڕۆژ بووە لە ڕێ لایەندا بەرەو چێوەکە و هەر خەریکی زیکری خوابوون بە درێژایی ئەو ڕۆژەیش بەڕێوە بوون حەسەن سەیری چێوەکەی کرد کۆڵەکەیەکی ڕەشی بینی وەکو دوو کەڵچوو بوو بە ئاسماندا هەندێ ئاەتی قورآانی خوێند وتی ئەعوض باللهی منە شەیتان ڕەجیم تا نزیک ئەبوونەوە ئەو ڕەشیە باشتر دەرەکەوت کە تەواو نزیک بوونەوە زانیان ئەمە دێوە سەری وەکو منارە چووە بە هەوادا کەڵبەکانی وەکو شفرەی فیلوا بوو دوو کونەلوتی وەکو مەسینە بوون دەمی وەکو ئەشکەوت بوو ددانەکانی وەکو چێلەکانی سەرگۆڕستان بوون لاقەکانی وەکو کۆڵەکەی ناوەڕاستی پاپۆڕ بوو سەری لە نێو هەورا بوو قاچی لە زەویدا بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو